گوڵە خانە و ڕۆژە تاکو یەوارە هیچی نەخوارد خەفەت نەبێت و فاتی حەیەکی بۆ گیانی وەزیران و پیاومەقلان و سەرکردەکان و سەرۆک هۆزەکان نرد ئەم جا بەخۆی وت خۆزگا گەر بۆ سعاتێکیش بواە ئەی شێرە کوڕان زیندوو بوونایەتەوە تاکو و ڕاوێژم پێ بکردایە ئەم جاندێ جل و بەرگی شڕی پەیدا کرد و خۆی گۆڕی بەدزیەوە لە کۆشک دەرچوو کەوتە نێو بازارەکە و لەم لا ئەولا گوێ ڕادێرە تاکو بزانێ هاوڵاتیان چێڵێن گوێی لە کابراەک بوو بە بەرامبەرەکەی وت گوێ بگرە کاکە دوێنێ باوکم پێی وتین کشت و کاڵەکەمان بۆیە بەرهەمەکەی کەم بوو ساڵەکەمان کەم بارانی بوو ئێ بەڵای زۆری شەڕەکەشمان هۆیەکی دی بوو بەرامبەرەکەی وتی ئەزانی هۆی ئەم هەموو بەڵای ئەم شارە چێە ئەژوتی نازانم کابرا وتی باوکم پێی وتین ئەم پاشا بە قسەی شاژنی کرد و شەماسی گەورە وەزیر و هەموو وەزیران و سەرکردەکان و پیاوماقۆڵان و زانانی کوشت بەناڕەوە ئەمەش لەسەر ڕاوێژی ژنەکەی پاشا حەزی لەو ژنە بووە و بووە بەڵا بۆ ئێمە خوایش تۆڵەی ئێمەی هەر لێکاتەوە کەمێکی دی گوڵەخان ڕۆیشت گوێی لێبوو یەکێک قسەی بۆ چەند کەسێگە کردوەی وت پاشای وڵاتی هندستان گاڵتەی بە پاشای ئێمە کردو و چاوی لێ سوور کردوێتەوە و فەرمانی پێداوەکە بێ کۆشکێکی لە دەریادا بۆ دروست بکە خەڵکە کەش ئاگاداری ئەم هەواڵە بووە بەهۆی نامەیەکەوە کە نێراوە بۆ پاشاکەمان کە پاشا ئەمەی بیست هێندەی دی ترسا لە دڵی خۆی داوتی ئەی هاوار ئەو نامێ تەنیا بە من دراوە بەنهێنی هاتووە ئێستا ئەم کابرایە چۆن پێی زانیوە بابچم بی دوێنم کێڵێ نابێتە هۆی ڕزگار بوونم چووە لای لاوەکە و لێی پرسی ئەمە چییە تۆ ئەڵیت پاشا هەر زیانی بە میلەت نەگەیاندووە زیانی بەخۆیشی گەیاندووە تۆ لەوەدا ڕاستە دوت بەڵام ئەوەم پێ بڵێ چۆنت زانیەوە کە پاشای هندستان کردوێتی سەر پاشامان و داوای لێکردو کە کۆشکێکی لە نێو دەریادا بۆ دروست بکە لاوەکە وتی ئەوم لە گەورە پیاوان و پیران بیست خەڵکی ئەمڕۆ تیایاندایە وەلی خوان نهێنیەکان پێزانن پاشا وتی ڕازەکەی باشە بە بڕای تۆ پاشا چی بکە باشە چۆن خۆی و مەملەکەت لەم ترس و بیمە ڕزگار بکە لاوەکە وتی ئەگەر پاشا ئەی ناردە شوێنم ئەچوم ڕاوێژم بۆ کرد پشت بەخوا مەملەکەتم ڕزگارە کرد پاشاوتی جا چۆن پاشا بزانێ کە تۆ توانات هەیە مەملەکەت ڕزگار بکەیت لاوەکەوتی آخر بیستمە پاشا بە شوێن زانایان و زیرەکان داگەڕێ تاکو ڕاوێژیان پێ بکە خۆ گەر خۆم بچم بۆ لای پاشا دەم و دەست فەرمان ئەدا بم کوژن چونکە وەزیران و ڕاوێشکارانی خۆی هەموو کوشت نەک من هیچ کەسێک ناوێرێ بچێ بۆ لای پاشا و ڕاوێژی بۆ بکە ئەم جا پاشا پرسی ماڵتان لەکوێیە لاوەکەوتی ئەم دیوارەی ئێمە پاڵمان پێداوە ئەی بینیت پاشا وتی بەڵێ لاوە کەوتیە و سەری ئەم ڕاستە دیوارە ماڵی ئێمەیە پاشا بە پەلە چوە و سەرای حکومڕان و بەرگی شاهانەی پۆشی و زۆر دڵی پێی خۆش بوو شەهرەزاد هەستی کرشە و درەنگ بوو بێدەنگ بوو. شەوی نۆ سەد و بیست و حەوت چیرۆکی ناردنی گوڵەخان شا بە شوێن کوڕی شەممازدا بۆ ڕاوێژکردن. شەهرەزاد وتی ئەی شا شەهرەیار پاشای بەختیار گوڵەخان شا فەرمانی دا ژن خۆی نەکا بە ژوورەکەیدا ئەمجا کەوتە تۆبەکردن و پاڕانەوە کە خوا بیبەخشێت لە تاوانەکانی و تاوانی کوشتنی وەزیران و زانایان و فەیلەسوفان و سەرکردەکان و پیاماقوڵان و سەرۆکۆزان ئەمجا کەوتە ڕۆژ و گرتن و نوێشکردن دواتر نۆکەرێکی نرد بە شوێن ئەو لاوەدا کە ماڵەکەی پرسی بوو بە نۆکەرەکەی وت مەیترسێنن بیهێنن کە چون پیانوت پاشان نردێتێ دوت ڕاوێژت پێکە هیچ مەترسە و بە سەلامەت ئەگەڕێیتەوە لاوەکە لەگەڵیان هاتە لای پاشا و سلاوی لێکرد و پاشاش لای خۆی و داینا لی پرسیە زانی ئەو کابرایی دوێنێ پرسیارەکانی لێکردیت چێ بوو لاوەکەوتی هەر ئەم پیاوە بوو کە ئێستا قسم لەگەڵەکە ئەمجا فەرمانی دا سفرە ڕاخرا خواردن ئامادەکرا ئەمجا دەستیان کردە گفتوگۆ پاشا پێیوت ئەو ڕژە وتت من پیلانێک پێزانم کە وڵات لە بەڵای جەنگ و داگیربوون ئەپارێزێت ئەو پیلانە بگێڕە وڵات سەرفراز بکە و خۆت ببە بە یەکەم وەزیر لە مەملەکەتی ڕزگار بووی سربەخۆدا باشترین خەڵات لە من وەربگرە لاوەکەوتی خەڵاتەکەی خۆت پیرۆزی خۆت بێ ڕاوێشکردنی تۆ لای ژنەکانتە لای ئەو شاژنەیە کە شەماسی باوکی منت پێکوشت لەگەڵ ئەو هەموو وەزیرە بەستزمانانەدا کە پاشا ئەمەی بیست ڕووزەرد و خەجاڵتمە هەناسێکی قۆڵی هەڵکێشا پرسی بۆچی شەماسی گەورە وەزیر و زانا و فەیلسوف باوکی تۆ بوو لاوەکەوتی بەڵێ پاشاوتی ڕازەکەی ئەو کارم بە نەزانی خۆم کرد و ڕاوێشکردن بە ژنانی کاڵفام ئێستا داوات لێکەم بمبەخشی لە هەموو بارێکدا ئەوە تۆم خستە شوێن پلە و پای باوکت گەر لەم بەڵایی بەسەرماندا باری و ڕزگارمان بوو سەر تاپات لە زێڕەگرم و جارچیان ئەخمە بازار و کۆڵانەکان و لە بەردەم تۆ بڕۆن و بەدەنگی بەرز بڵێن ئەم لاوە ئازیزە لە پلە و پایەدا دوای پاشایە شاژن و ئەوانی دی سزادەم هەر کاتێک هات بە خەیاڵمدا تۆڵیان لێکەمەوە ئێستاش دەستم دامێنێت تەکبیرم بۆ بکە چی بکەم لاوەکەوتی پەیمانێکم بۆ مۆر بکە کە هەرگیز لە فەرمانم دەرنەچیت لە زۆرداری خۆی شت پارێزراو بم شەهرەزاد وتی سۆزی لاوەی کوڕی شەماسی گەورە وەزیر جوڵا وتی ئەی پاشای هەمووان پیلانەکە بێ لە کاتی هاتنەوەی تەتەرەکەیاندا بۆ وەڵامی نامەکەیان جێبەجێ بکرێت کە تەتەر لە کاتی دیاری کراودا کە بۆ دیاری کردو هاتەوە لە خۆتی دوربخۆ بڵێ سبینێ وەرەوە ئەی گوڵە خانشە تەتەرەکە ئارامی لەبەر هەڵەگیرێ چونکە ماوەی بۆ دیاریکراو ئەبێت لە کاتی دیاریکراوی خۆیدا بڕاتەوە نیشتیمانی خۆی بۆیە ئەچێتە ناو دانیشتوانی شار و هاوارەکات و لە نێو ئاپۆرەی خەڵکەکە داڵێ خەڵکینە پاشای مەملەکەتی هندستان نامەیەکی هەڕەشەی بە مندا نردووە بۆ پاشاکەتان منیش نامەکەم گەیاندە دەست پاشاکەتان ئەویش سێ ڕۆژی بۆ دیاری کردم کە وەڵامەکەیم بۆ بنووسێت و لەگەڵ خۆم نامەکەی ببەمەوە هندستان کەچی کە لە کاتی دیاریکراودا چوومەوە پاشاکەتان پێیوتم بڕۆ سبەی وەرەوە بۆ وەڵامی نامەکەتان منێش ناچارم هەر ئەمڕۆ بە بێ وەڵام بگەڕێمەوە ناتوانم ئارام بم ئێوە ئەی هاوڵاتیان دانیشتوانی شار ئاگادار بن من نامەی خۆمم گەاندوەتە دەست پاشاکەتان ئەی گوڵە خانشا کە هەواڵت بۆ هات تەتەرەکە وتاری خۆی لە نێو هاوڵاتیاندا داوە ئەو دەمە بنێرە بە شوێنیدا کە هێنان بە زمانێکی شیرین لەگەڵیدا بدوێ پێی بڵێ تۆ کە قسەت بۆ هاوڵاتیان کردووە گۆڕ وایە لە ناوت ببەم و بتکوژم بەڵام ئێمە ڕەوشتمان بەرزە و کاری لەو جۆرە لەگەڵ میواندا ناکەین هۆی دواکەوتنی وەڵامی نامەکەی شای هندستان هەر ئەوە بووە ئێمە هێندە سەرقاڵی خۆ ئامادەکردنین کاتمان نەبووە وەڵامی نامەکەتان بنووسینەوە و بەڕێتان بکەین ئای شای شاهنجارێکی دی لە بەرچاویدا نامەکە بخوێنەوە و تێر پێ بکەنە دواتر لی بپرسە هەر ئەم نامێت هێناوە یان نامەی تریشت پێەیە تا وەڵامی ئەویش بنووسمەوە ئەویش پێ دەڵێ نەخێر هەر ئەو نامەیەم هێناوە تۆیش پێی بڵێ پاشاکەتان کاڵفامە بەم نامەی بیری خستینەوە کە خۆمان ئامادە بکەین بۆ هێرشکردنە سەر مەملەکەتەکەتان لابردنی ئەم پاشایەتان ئێ لێ ناگرین ئەم جارە کە بەم شێوەیە کەم ڕەوشتە چونکە وەکووتم کاڵفامە هۆشیاری ئەدەمێ جارێکی دی لەم قسە هەڵەج و بەڵەجانە نەکە لەوە چێ ئەم پاشا کاڵفامە و جێلەی ئێوە وەزیرەکانیشی کەر بن بۆیە ڕاوێژ بۆ پاشان ناکەن تاکو و جارێکی دی لەم نامانە نەنووسێ بۆیە منیش وەڵامەکەی وەکو نامەکەی ئەو سوک و ڕسوایانە بۆ نووسم و ئەی دەمە ئەو مناڵانە وەڵامی بۆ بنووسنەوە پاشا پیلانەکەی کوڕی شەماسی خوالێ خۆشببووی زۆر بەدڵ بوو ئەمجا هەر لەوێدا فەرمانی شاهانەی بۆ دەرکرد و کردی بە سەرۆک وەزیران واتە خستە شوێنی باوکی خەڵاتێکی باشیشی کرد سێ ڕۆژی دیاریکراو بەسەر چوو تەتەر هاتەوە بۆ لای پاشا بۆ وەرگرتنەوەی وەڵامی نامەکەی پاشایش تێگەیان وەڵامەکەی ئامادەنیە و بەیانی بێتەوە بۆ وەڵامی نامەکە تەتەر هاتە دەرەوە و کەوتە جنێودان بە پاشا و قسەکردن لە داخی ئەوەی کامڕۆ بەسبەی پێکە ئەمجا چوە بازارەکە و دەستی کردە قسەکردن لە نێو ئاپۆرەی خەڵکەکەداوتی ئەی دانیشتوانی ئەم شارە من نێراوی پاشای هندستانم نامەیەکم هێناوە بۆ پاشاکەتان کەچی پاشای ئێوە هەردوامە خاتوو ئەمڕۆ سبەیم پێکە وەڵامی نامەکە ناداتە دەستم کە پاشا بیستەوە نردی نوێنەر و تەتەری پاشای هندستانیان هێنا پاشا پێیوت باشە تۆ نازانیت نامەی پاشایەک بۆ پاشایەکی دی بۆ خۆی نهێنیە ئەبێت نوێنەر و تەتەران بیپارێزن تۆ بۆچی نهێنی ئێمەد لە بازاردا باس کردووە تۆ سزات کەوتە سەر بەڵام ئێمە لەبەرەوەی میوانیت و نامەکەشمان ئەگەێنیتە دەست پاشا کەرەکەت ناتکوژین هەر ئێستا بە مناڵێگەڵێم وەڵامی نامەکەت بۆ بنووسێتەوە و بیداتە دەستت کەم ناڵێک لەسەر داخوازی پاشا هات پێیوت ها ئەم نامێ بخوێنەوە مناڵەکەش بەدەم پێکەنی و لاقرتێەوە کەوتە خوێندنەوەی نامی پاشای هندستان ئەم جا مناڵەکە پرسی گەورم نردوتە بە شوێنمدا تاکو وەڵامی ئەم نامەیە بنووسم پاشاوتی بەڵێ شەهرەزاد وتی مناڵەکە کاغەزی هێنا و پەڕەموچی بە مەرەکەبدا کرد و نووسی بە ناوی خوای گەورە و میهرەبان سڵاو لەوانەی ئارامیان بردەوە بەر بەزەیی خوا کەوتن ئەوە بزانە ئەی بەناو پاشای مەزن و لە ڕاستیشدا کلۆر ئەبوو سزای بدەین بەڵام لەبەرەوەی تۆی پێ نەشکێت نەمان کوشت ئەوەش لەبارەی کوشتنی وەزیرەکانمەوە نووسی بوت ئەوە ڕەوا بوو هۆیەکەی لە لای خۆمە هەر یەکێک لەو وەزیرانەی کوشتومە هەزاری ترم خەڵک هەیە بیخەمە شوێنی تا مناڵانی وڵاتەکەیشم زانان هەر هاوڵاتیەکم جەنگاوەرێکی ئازایە بۆ خۆی لە ڕووی سامان و دارایشەوە کانی زێڕ و زیو لە وڵاتمدا هەیە لە مەملەکەتەکەمدا هەژاریش نەماوە نازانم چۆن وێراوتە ئەو نامێت نووسیوە لە ناوڕاستی دەریادا چۆن کۆشک درزەکرێ ئەم قسێ زادەی بیری کەسێکی کاڵفامە ئەو پڕوپاگەندێشت کاڵی هێرشەکەیتە سەر مەملەکەتەکەم پێمان سەیرە مەملەکەتی وەکو ئەوەی ئێوە ناوێرێ کاری لەو شێوە بکە ئەوە بزانە سزای خوا و سزای ئێمەت مسۆگەر کرد بەو قسەیەت بەڵام لە بەرترسی خوا پەلاماری مەملەکەتەکەت نادەم جاگەر لەخوا ئەترسیت داهات یەم ساڵت بە سەرانە بنێرە بۆم ئەگەر نا بە هەزاران هزار جنگاوەر ئەنێرمە سەر مەملەکەتەکەت گەمارۆی مەملەکەتەکە دەدەم و چۆن سێ ڕۆژ مۆڵەتی نوێنەرەکەتمدا هەروایش سێ ساڵ مۆڵەتی خۆتە دەم دواتر تەنیا و تەنیا خۆتە کوژم و تەنیا ژنەکانیشت بە تاڵانی ئەبم ئەمجا لە دامێنی نامەکەدا نووسی بووی مناڵێک نووسیوەتی ئەم جامێر منداڵە نووسەرەکە نامەکەی داخست و مۆری شاهانەی لێداودایە دەستی پاشا نوێنەر و تەتەری پاشای هندستان دەستی پاشای ماچ کرد و سوپاسی ئارامی پاشای کرد لە ئاستیدا لێی دا و ڕۆشت و بەرە وڵاتی خۆی بووە لە ڕێگا هەربیری بەلای ئەو مێر منداڵەوە بوو کە چەند زیرەک بوو سێ ڕۆژ نوێنەر بەڕێوە بوو ئەمجا گەشتەوە مەملەکەتی خۆی ئەمجا چووە بەردەم پاشا کڕنوشی بۆ بردو هەستایە وەڵامی نامەکەی دایە و دەست پاشا کە نامەکەی وەرگرت لی پرسی بۆچی دواکەوتیت هەواڵی گوڵەخان چییە؟ شەهرەزاد هەستی کرشە و درەنگ بوو شەهرەزاد وتی کابرای تەتەر و نوێنەر چی بەسەر هاتبوو بە پاشای هندستانی جێڕایەوە پاشا سەری سوورما بە تەتەری وت نەگبەت ئەمە ئەڵەی چی تەتەروتی گەورم ئەوە نامەکەیە بەدەستەوە بیخوێنەوە تاکو و ڕاست و ناڕاستی قسەی منت بۆ دەربکەوێ پاشا نامەکەی کردەوە خوێندیەوە لە دامێنیەوە خوێندیەوە کە مێر منداڵێک ئەمەی نووسیوە ئەمجا سەراسیمە بوو لەوەی چی بکە وەزیران و سەرکردەکانی کۆکردە و ڕاوێژی پێکردن دوای ئەوەی نامەکەی بۆ خوێندنەوە ئەوانیش ترسیان لێنیشت و پەژارە دایگرتن کەوتنە دڵدانەوەی پاشا بەدیعی گەورە وەزیرانی وتی گەورە مەم قسانەی وەزیران دادمان نادا پێم وایە نامێک بنووسیتەوە بۆ ئەو پاشایە و تێدا داوای لێبوردن کەی باشە پێی بڵێ ئێمە ئەو نامەیەمان کەناردووە ویستومانە ورە و هێز و توانای بەڕێستان تاقی بکەینەوە ئەگەر نا ئێمە هەمیشە دڵسۆزی خۆت و باوکرد بووین ئەو کارەمان بۆ ئەوە بووە ئەگەر پێویستت بە یارمەتی بێت بۆت بنێرین لەخوا پاڕێنەوە پایدارت بکات وڵاتەکەت لە بەڵا بە دوور بێ گەورە وەزیر ئەوەشی وت ئەم جارە نوێنەرێکی تریش لەگەڵ ئەوەی پێشوو دابنێرە پاشای ژووتی بەڕاستی ئەمە سەیرە چۆن ئەو پاشای دوای کوشتنی هەموو وەزیران و گەورە سەرکردەکانی و زانایان و گەورە پیاوان هێندە سوپاکەی بەهێزە ئامادەی جەنکینە لەوەش سیرتر مناڵ و مەزن کاروباری مەملەکەتی بۆ بەڕێوەبن ئەمجا پاشا خەڵاتێکی بنرخ و چەندین کەنیزەک و نۆکەری لەگەڵ دوو نوێنەرەکەی دانارد لەگەڵ ئەم نامێدا بە ناوی خی بەخشندە ئەی شاگوڵەخانی بەڕێزی کوڕی شا جلیعات ڕەحمەتی خوای لێبێ نامەکەتمان پێگەیشت زۆر دڵخۆشی کردین هەر ئەوەش مەبەستی ئێمە بوو خوا پادارترت بکات و مەملەکەتەکەت پارێزراو بێ خوازاڵت بکە بەسەر دژمنانتدا ئەوە بزانە چەندین پەیمان نامە لە نێوان ئێمە و باوکی ڕەحمەتیدا هەبوو لە خێر و چاکە زیاتر هیچمان بۆی نەبوو کە ئێوەش بوونە جێنشینی زیاتر خۆشحاڵ بوون پێمان وابوو سوپاکەت پشتگوێ خستووە شاگوڵە خانیش دیارەکەی پەسەند کردن و زۆر دڵخۆش بوو بە تایبەتی کە ئەم هەواڵە بە نێو شاردا بڵاو بۆ و مەترسی جەنگ ڕەویەوە ئەم جا کە پێشوازی کران لەلایەن پاشاوە دیسان نامەکەیاندایە و بەمێر منداڵە ئەویش بۆ پاشای خوێندەوە پاشا زۆری پێخۆش بوو ئەمجا فەرمانیدا هەر لەوێدا وەڵامی ئەم نامەیە بداتەوە کەمێر منداڵەکە وەڵامەکەی نووسیەوە دایە دەست گوڵە خانشا ئەویش دایە دەست گەورە وەزیرەکەی واتە کوڕی شەماس و پێیوت بۆ من خوێنەوە سەرۆک وەزیران لە بەرچاوی سەد جەنگاوەر و دونیونەرەکە نامەکەی خوێندەوە و سوپاس گوزاری تێدا نووسرابوو بۆ شای هندستان جۆگران سەریان لە جوانی شێوازی وەڵامەکە سوڕما، ئەمجا پاشا چەندین جەنگاوەری لەگەڵ نوێنەر و جەنگاوەرانی مەملەکەتی هندستان دانارد کە تاکو و سەر سنوور ڕەوانیان بکەن. دوای ئەوەی دیارێکی بە نرخ و نەختینێکی زۆری بۆ ناردەوە ئەمجا خەڵاتی سەد جەنگاوەرەکەشی کرد و بەڕێ کردن. سەرۆکی سەد جەنگاوەرەکە سەری لە زیرەکی مێر منداڵەکە سوڕما بوو کە هێندە ئەو نامەی بە شێوازێکی نایەب نووسی بوو ئەو پاشا وەزیران و ئەو بەخشندەیی شاگوڵە خان کە گەشتنە وڵاتی هندستان و خەڵات و دیارەکانیان پێشکەش بە پاشا کرد هەموو ئەو ڕێز و تۆکمەی و زیرەکی و ئەو مناڵانیان بۆ پاشای خۆیان جێڕایەوە پاشایش زۆر دڵخۆش بوو بەوەی کە ترسی جەنگ ڕەویەوە لەو لاشەوە پاشا گەڕای و سەرڕگەی ڕاست و ڕووی کردەخوا پەرستی و پشتی کردە ئارەزوەکانی و لە ژنان دوورکەوتەوە مەملەکە تۆکمە و سەقامگیر بووە هاوڵاتیان شادمان بوون و دەم بە پاڕانەوە بوون بۆ پاشان و سەرۆک وەزیران ئەمجا پاشا ڕاوێژی بە کوڕی شەماز کرد دەربارەی بەڕێوبەران و گەورە بەرپرسان شەهرەزاد هەستی کرشە و درەنگ بوو بێدەنگ بوو. شەهرەزاد وتی ئەی پاشای بەختیار شا شەهرەیار لاوەی سەرۆک وەزیران کڕنوشی بۆ پاشا بردووتی گەورم گەر نیازتە چاکسازی لە مەملەکەتەکەت دابکەیت و سەر لە نوێ توانستەکان ببژێنیتەوە بێت لە خۆتەوە دەست پێ بکەیت لە ژنان دوور بکەوە و تۆبە بکە ملهوڕی و زۆرداری مەکە بەرامبەر بە هاوڵاتیان ئاین لە مێشکی خۆتدا ببژێنەوە لەخوا بترسە چونکە هەرچەند چاکسازیت کرد و ئابووری وڵاتت تۆکمە کردەوە و پیشەسازیت بژاندەوە بەڵام گەر خۆت لە ڕێگا دەرچویت و گەڕایتەوە بۆ چێژی ژنان و ملهوڕی و لە ڕێ دەرچوون ئەوا بەڵاکانی گەورەترە بن لە جاری پێشوو کێشەکان هێندە قورسەکەون لەسەر هاوڵاتیان کە لە ناویان ئەبا پاشا پرسی ئەو لە ڕێ دەرچوون و ملهوڕیانە کامانن سەرۆک وەزیرانی بە تەمەن مناڵ و بە ژیری پێگەشتوتی پاشام شادەماری لە ڕێدەرچوون حەزی ژنانە هەواداری ژنان و ڕاوێشکردن بە ژنانە چونکە خۆشویستنیان ژیری ئەپوکێنێتەوە ڕەوشتی باڵا شۆڕەکاتەوە ئەگەر بە وردی لێکۆڵینەوە بۆ بکەی تێگەیت و پێویستیت بە ئامۆژگاری من نابێ خۆش ئامۆژگاری پێغەمبەری کردووە کە زۆر نزیکی ژنان نەکەوێت تەنانەت هەندێک لە زانایان و فەیلەسوفان و توانە گەرچووی تەسەر تەختی پاشایەتی زۆر خو مەگرە بە ژنان با دڵت تێک نەدەن و بیرڕات نەشێوێنن بەڵگەش بۆ ئەمە بەسەرهاتی حەزرەتی سلەیمانی کوڕی داودە سلاوی خوای لێبێت کە خوا زانایی و دانایی و سامانی فرەی پێبەخشی کە هیچ پاشایەک و پێغەمبەرێک بە هێندەی ئەوی پێنەبەخشرا بوو ئەوەش بزانە حەز لە ژنان ڕەگی سەرەکی شەڕ و خراپەکاریەکانە پێویستە زیاد لە پێویست خور نەدرێت بە ژنان پاشا وتی پشتم کردوتە ژنان هێندە هەواداریان نیم بەڵام چیان دەربارە بکەم ڕاوێژی ژنان بووە هۆی کوشتنی باوکت و ئەو هەموو وەزیرە بەڕێزە کە ئێستاش تێناگەم بۆچی بە قسەم کردن ئەم جا هەناسێکی هەڵکێشاوتی دەستی شکاوم بۆ لە دەستدانی باوکت بەڕاستی زانا و ڕاوێشکار بوو کوڕی شەمازوتی پاشام تاوان بە تەنیا تاوانی ژنان نییە ئاخر ژنان وەکو کاڵان هەمیشە چێژی پیاوان ئەبزوێنن هەر کەس بیان کڕێ دەستیەکەوێ هەر کەسیش کڕیار نەبێ کەس بە زۆر پێی نافرۆشێ ئەو کەسەی کازانێ کاڵاکە خراپە و کەچی هەر ئەی کڕێت تاوانبارە باوکی ڕەحمەتیم زۆر جار بە ئاگای هێنایتەوە لە شاژن هۆشداری پێدای پاشا وتی ڕازەکەی من حەزم لە چێژ وەرگتن بوو لە ژنان حەز و ئارەزوم زاڵ بوو بەسەر ژیریمدا سەرۆ گۆزیران وتی من وایە بینم بەرگی نەزانین دابکەنیت و بەرگی دادپەروەری ویژدان بپۆشی باشە بگەڕێەوە سەر پاشایەتی بەدادیەکەی باوکی ڕەحمەتیت مافەکانی خوا مافەکانی هاوڵاتیان بپارێزە پاشاوتی بەڕاستی دڵت بژاندمەوە بەرچای منت بە ئامۆژگاریەکانت ڕووناکردەوە خوا یار بێ هەموو کردەوە خراپەکانم وەلاوە ئەنێم خۆم لە ترس و بیم ڕزگارەکەم و بە ئارامی دەرونی ئەژیم سوپاسی خوا و تۆکەم بۆ ئامۆژگاریەکانت ئێستا تۆ ڕاوێشکاری مەملەکەتیت و هەرگیز لە ڕاوێژەکانت دەرناچم هەرچەندە بە تەمەەن مناڵیت بەڵام بە ژیری گەورەیت سەرۆک وەزیران وتی ئەی پاشای بەختیار هیچ چاکەیەکم بۆ تۆ نییە لە ئامۆژگاری زیاتر نەک هەرخۆم بەڵکو بە باوکیشم هەرچاک بوویت ئێمەش دان بە چاکە و پیاوەتی تۆ دەئەنین ئێمەش لە یزدان ئەپارێنەوە تەمەن درێژ بێت و هەمیشە سەرکەوتوبی لە حکومڕانی هاوڵاتیانتدا پاشا کە ئەم نزا و پاڕانەوەی بیست زۆر دڵخۆش بوو پاشای ژووتی ئەی سۆرۆک وەزیران ئەوە بزانە ئێستا تۆک و کوڕ و باوکی خۆم سیرت ئەەکەم دواتر پاشا فەرمانیدا لە بازار و سەرکوچە و کۆڵانانی شاردا سفرەخواان لەسەر ئەرکی مەملەکەت بە خواردن بڕازێنەوە و هەژاران و نەداران تێر بکەن بۆ ماوەی مانگێک ئەمجا هەژاران بچن لای والی خۆیان ناونووس بکەن و بەرگ وەربگرن لەو لایشەوە گەورە وەزیر دە پیاوی زانە و فەیلسوف و بەتەمەنی کۆکردە و فەرمانیدا بەرگی وەزیرانیان پۆشی و بردنیە بەردەم پاشا و پێیوتن ئێوەم کردە وەزیر بە ئامادەبوونی پاشامان پاشای شۆشداری پێدان وتی کوڕی شەمماسی خوالێ خۆش بوو سەرۆکی ئێوەیە و هەرگیز نابێت لە فەرمانەکانی دەربچن هەرچەند دەش لە ئێوە مناڵتر بێت ئەمجا پاشا لەسەر کورسی وەزیران داینان موچە و ڕۆزی مانگانەی بۆ بڕینەوە ئەمجا فەرمانی پێدان کە لە سبێنێ بەدواوە بەویستی خۆتان سەرکردەی شیا و بۆ هزارەی سربازان سەرکردەی شیاو بۆ سەدیەی سەربازان و دەیەی سەربازان دیاری بکەن موچەی مانگانیان بۆ دیاری بکەن لەو لایشەوە شاژن و ژنانی پاشا و دۆستانی ئەوانەی بوونە هۆی کوشتنی وەزیران و گەورە پیاوان و سەرکردەکان و گەورە هۆزان بە پیلانگیێڕان و فێڵبازیان لە دڵە ڕاوکێدا بوون کە پاشا لە کاری بەڕێوەبردن بۆ فەرمانیدا بە گەورە وەزیری مناڵی ژیری گەورەی کوڕی شەمماز کە وەزیران کۆبکاتەوە لە کۆبوونەوەکی داخراودا پاشا پێیوتن ئەی وەزیرە بەڕێزەکان کاتی خۆی ملهوڕیم کردبوو لە ڕێ دەرچوو بووم زۆردار و پەیمان شکێن بووم گوێم لە ئامۆژگاری کەس نەگرت هۆیەکەشی تەنیا و تەنیا شاژن و ژنانی دەوروبەرم بوون ئەوانە پیلانگێڕ و فێڵباز و زمان لوز بوون منیان لە خشتە برد فریویاندام بۆیە شایانی سزان تاکو ببنە نمونە بۆ ئەوانەی پند وەرەگرن نازانم ئێوە ئەڵێن چی کوڕی شەمازوە تە گەورە وەزیر هەڵیداوتی گەورم زووتر بۆم باس کردیت بە تەنیا ژنان تاوانبار نینە و پیاوانیش تاوانبارن کە بە زمان لوسی ژنان فریوە خۆن و لە خشتە برێن بۆیە ڕەوانی بکوژرێن بەڵام لە هەمان کادا تاوانبارن بەوەی کە وێراویانە دەزوەر بدەنە کاروباری تۆوە لە خشتەت ببەن بۆیە پێمان باشە سزاکەیان ئەوە بێت بکرێن بە کارەکەر لە ماڵدا بڕیاریەکەم و کۆتایش لای خۆتە گەورم ئەمجا هەندێک لە وەزیرەکان کڕنوشیان بۆ پاشا برد پشگیری سەرۆک وەزیریان کرد هەندێکی دیان بەدڵیان نەبوو یەکێکیان وتی گەورم ئەو ژنانە لە ماڵی وەزیرە کوژراوەکان زیندانی بکرێن خواردنێکی زۆر کەمیان بدرێتێ و هەرگیز ئازاد نەکرێن تاکو یەکەیە کە مرن با هەموان بمرن تاکو ئەم پندیان بەسەردا بچەسپێ هەر کەسێ چاڵی بۆ خەڵکی هەڵکەن خۆی تێەکەوێ مەگەر بە دەگمن پاشان بیر و ڕای پەسەند کرد و چوار ژنە تۆکمە و پاڵەوانی بان کرد و شاژن و ژنانی ناوکۆشکی دا دەستیان و لە شوێنی دیاریکرا و زیندانی کردن و کەمترین خواردنی ڕۆژانە و خراپترین جۆری خواردن و خواردنەوەیان پێ بدرێ بەو شێوەیە لەم دنیا بە سزای خۆیان گەشتن دوای ماوەیەک هەر ڕۆژە و یەکێکیان ئەمرد تاک و کۆتاییان هات لەو دنیاش دۆزەخیان بۆ خۆیان دەستەبەر کرد شەهرەزاد هەستی کرشە و درەنگ بوو بێدەنگ بوو. خۆشەویستان لاڵقەی داهات